کاسێتی دووەم لە دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی دووەم لە لاپەڕە سی و حەوتەوە. ببورن دیوی یەکەم لە لاپەڕە سی و حەوتۆ برادێکی قانا بە تەڵاق سوێن دەخوا پێی دەڵێ تۆ هەرگیز نابیتە خاوەنی دوو دینار پارەی خۆت ماوەیەکی بەسەرا تێئەپەڕێ، ڕۆژێکیان لە ئوتۆمبێلێکدا بەناو بازاڕە بچکۆڵەکەی سەیدسادقدا تێدەپەڕن. چوار دیناری پێ دەبێ. لەناکاو چاوی بە کوڕی برادەرەکەی دەکەوێ، بە شۆفێرەکە دەڵێ، زەحمەت نەبێ نەختێک لێرەدا ڕاوەستە. بانگ لە کوڕی برادەرەکەی دەکات پارەکە لە گیرفانی دەردێنێ و دەڵێ سڵاوم بە باوکت بگەیەنە و پێی بڵێ تەڵاقەکەی کەوت چونکە ئەم چوار دینارە هی خۆمە. فەقێ دەبێ و سەرەتای شاعرێتی و تازە بە قانا ناوبانگی پەیدا کردبوو دەچێتە دێی سادەوە لە مەریوان تەماشا دەکا حوجرەی فەقێکان چۆڵە لە یەکێک ئەپرسێ فەقێکانی ئەم دێیە لە کوێن؟ کابرا پێی دەڵێ قانعی شاعیر هاتووە و لە ماڵی ئاغا میوانە و هەموو فەقێکانیش بەو بۆنەیەوە بانگ کراون بۆ دیوەخان. ئەمیش لە دڵی خۆیا دەڵێ ئاخۆ ئەم قانعی شاعیرە کێ بێ؟ ئەویش دەچێ بۆ دیوەخان بۆ بینینی قانع، کە دەچێتە ژوورە و سڵاو دەکا، تەماشا دەکا فەقێیەک لای ژوورووی هەمووانەوە لەسەر دۆشەکێک دانیشتووە و ئەنیشکی لەسەر سەرینایەک داداوە. واتە لەسەر سەری نێکە و ئاغای دێکەش لە تەنیشتیەوە لەسەر چۆک دانیشتووە فەقێکانی ئاوایی و دەست و پێوەندە نزیکەکانی ئاغاش بە ڕیزە دانیشتون هەرکە دەچێتە ژوورەوە نابینێ فەقێ خۆ فەقێی خۆ بە قانە ناورا و دەناسێتەوە ئەمیش دوای سلااوکردن پەلاماری دەستی فەقێکە دات و دەستی دەکوشێ و پێی دەڵێ مامۆستا قانێع بەخێر بیت زۆر تامەزرۆی چاوپێکەوتنت بووم. فەقێکەش قانعناسێ و لە هەوەڵەوە ڕەنگی تێکەچێ. بەڵام کە قانع بەم جۆرە دەست و ماچی لەگەڵ ئەکا، فەقێکە دێتەوە سەر خۆ و لە لاشانی خۆیەوە دایدەنێ و دەڵێ، ئەم فەقێیە زۆر دۆستمە دەمێکە نەمدیوە. حەز دەکەم لە لای خۆمەوە دابنیشێ. قانعیش دەڵێ ئەم مامۆستا قانعە ئێستا میوانی ئێوەیە، ماوەیەک مامۆستام بووە و دەرسی پێ وتووم. ئینجا ئاغا و فەقێ و خەڵکەکە داوا لە میوانی بەناو قانع دەکەن کە هەندێک شعریان بۆ بخوێنێتەوە. ئەویش تاکوتەرا شعری ئەم و ئەو دەزانێ و تێکەڵیان دەکا. قانعش پێی دەڵێ مامۆستا قانع ئەگەر ئیجازە بفەرمووی شعرەکانی ئەو ساڵەی بە دەرس پێت وتم هەموویم لەبەر کردووە با بۆ دانیشتوانی بخوێنمەوە ئەویش دەڵێ فەرموو. قانع چەند پارچە شعرێک دەخوێنێتەوە و کۆڕەکە گەرم دەکات. دوای نان خواردن دەیانەوێ بڕۆن، ئاغا وڵاخێک بۆ میوانە بە ناو قانعەکە زین دەکات و خزمەتکارێکیان دەخاتە گەڵ. کە لە ئاوایی دەرچوون، میوانی بە ناو قانع بە قانع دەڵێ دەبێ تۆ سواری ئەم وڵاغە بیت، چونکە بۆ قانع زین کراوە. ئەویش دەڵێ کەوابوو با وڵاخکە بگەڕێتەوە و هەردووکمان بە پێ بڕۆین و بە سەربەستی قسە بکەین. ڕۆژێک لەگەڵ هاوڕێیەکیا ڕێیانەکەوێتە ئاوایی گۆخڵان لە ناوچەی شلێری پێنجێن کەواو سەڵتەی لە بەرادەبێ و مێزەری سپی مەلایانەی بەسەرەوە دەبێ کە دەچنە ئەیوانی مزگەوتەکە خەڵکی ئاوایی ئەوەندەی کە لەوێ دەبن زۆریان پێ ناخۆش دەبێ وا دەزانن ئاغای دێکەیان ناردوویەتی بە زۆر ببێ بە مەلایان و ئەرک بکەوێتە سەریان قانە لە ساردی خەڵکی یا خوڵکی خەڵکەکە تێدەگات و پێیان دەڵێ براینە بۆ نەهاتووم ببم بە مەلاتان ڕێبوارم بەڵام زۆر ماندووم ئەگەر گوێدرێژێکم بۆ پەیدا بکەن پێی بڕۆم بۆ دارۆخا نەوا خێرا بە چێتان دێڵم خەڵکەکە دەکەونە خۆ بۆ ئەوەی گوێدرێژی بۆ پەیدا بکەن ئینجا لەو کاتەدا خەڵکەکە خەریکی پەیداکردنی گوێدرێژەکە بوون ئەویش ڕوو دەکاتە هاوڕێکەی و ئەم نیوە شعرە دەڵێ چاوەڕوانی لوتفی کەرکەین تا ئەگەینە ئارەزوو لە کاتی یەکەمین شەڕی جیهانیدا فەقێ دەبێ لە ناوچەی مەریوان و خەڵکێکی زۆر بە ناوی ئایینەوە دژی لەشکری ڕووسیای قەیسەری چەک هەڵدەگرن و داکۆکی لەسەر لەشکری عوسمانیەکان دەکەن کۆمەڵێ مەلا و فەقێیانیش بارەگایەکی تایبەتیان دەبێ و لە چیایەکدا دەبن زستان دەبێ ئاگرێکی گەورە دەکەنەوە و شەو بە دەوری ئاگرەکەدا لی ڕادەکشێن لە نیوە شەودا تەققەی تفەنگ و پەلاماردانی لەشکری ڕووس خەڵکەکە بە ئاگا دێنێتەوە قانع لە نزیک ئاگرەکەەوە خەوتبوو پێڵاوەکانی نیوە سوتاو دەبن و وەختە بێ هەردوو پێی بسووتێ کە بە ئاگا دێتەوە لەبەر ئازاری قاچی بێپەروا بەرەو بناری چیاکە واتە ڕووبەڕووی لەشکری ڕووسەکان ڕادەکە بەو نیازە کانی و ئاوێک دەبێ خۆی بخاتە ناوی و قاچەکانی سارد بێتەوە کە خەڵکەکە ئەمە دەبینن و وادەزانن بۆ سەر لەشکری ڕووس پەلامار دەبات بە جارێک دەست دەکەن بە سەڵاوات لێدان و شوێنی ئەکەون لەشکری ڕووس کام هێرشە ڕووبەڕوە دەبینێ ناچار دەکشێتە دواوە بۆ سبینێ سەرکردەی عوسمانیەکان دەبیستێ کە فەقێیەک بۆتە هۆی شکاندنی لەشکری ڕووس بانگی دەکات و گوایە لەسەر ئەو ئازاتیە یا ئازایەتیە خەڵاتی دەکات زاتێکی گەورە قانەعی خۆش دەوێ نامەیەکی بۆ دەنێرێ و لە نامەکەدا دەنووسێ بچوە بۆ فلان دێ لە ماڵی فلانکەس برنجمان هەیە تەغارێک برنج بەرەوە ئەوی گۆدرێژێک دەخوازێ و دەچێ بۆ دێی ناوبراو کە دەچێتە ماڵ برادەرەکە پێی دەڵێن هەفتەیەک دەبێ هەموو برنجەکەیان بردۆتەوە وەرزی بەهاریش دەبێ شەودا دەکاتە ڕەهێڵە و باران گوێ درێژەکە لە حەوشەی ماڵەکە دەردەپەڕێ و ڕادەکات ئەمی شەرچەند بە شوێنیا دەگەڕێ لە بەرتاریکی شەو و ڕەهێڵەی بارانەکە نایدۆزێتەوە کە ڕۆژەبێتەوە تەماشاکە لە قەراغاواییدا گورک خواردویەتی ئەمیش شعرێکی سوپاسنامە بۆ جادەکە ئەنووسێ پێویست بە بڵاوکردنەوەی شعرەکە ناکات لە دەیەک ئاشەوان دەبێ و شەوێک کارگوزارێکی سیاسی ڕێیەکەوێتە ماڵیان و تاک و نیوە شەودانیشن و باسی چەندان جۆر بابەت و مەسلەی نیشتیمانی ئەەکەن لە کاتی خەوتنا کارگوزارەکە پێی دەڵێ مامۆستا قسەکانتم زۆر پێخۆش بوو بە قسەکانتان دیارە کە لایەنگری کۆمەڵەکەمانی. ئەمیش پێی دەڵێ کاکی برای وا دیارە لە ئێوارەوە لە قسەکانم تێنەگەیشتوویت، چونکە قسەکانی من ئەوە ناگەیەنێ لایەنگری ئێوە بم، بەڵکو ئەوە نیشانەدا کە ئێوە لایەنگری من بن. خاوەن موڵکێ قانعی زۆرخۆشەویست چەند جارێک پێی دەڵێ حەزەکەم پارچە زەویەکت بۆ تاپۆ بکەم قانع بە گەرمی بەدەم داخوازیەکەیەوە ناچێ ڕۆژێکیان خاوەن مڵکەکە پێی دەڵێ پێم ناڵی بۆچی من ئەوەندە حەز دەکەم پارچە زەویەکت پێ بەخشم تۆ ناتەوێت ئەویش پێی دەڵێ من نامەوێت لەبەر خاتری پارچە زەویەک ببم بە مستعمەرەی قسەکانت جارێکیان لای شێخە ئیرشادێک دانیشێ و لە دڵەوە بینیان ناکۆک دەبێ لەو کاتەدا کابرایەک بە هەڵەداوان خۆی دەکا بە ژوورا و دەستی شێخ ماچ دەکات و دەڵێ قوربان کوڕەکەم مار پێوەی داوە پارویەکی دەمەجووی خۆتم بدەیتێ بیخینە سەررجەی گەستنی مارەکە بەڵکو لە بەرەکەتی جەنابتانەوە چاک بێتەوە بەر لەوەی شێخ قسە بکا قانە بە کابرا دەڵێ نانت هێناوە شێخ بۆتی بجوێ کابرا دەڵێ نەخەیر ئەمیش دەڵێ سەیرە هەر یەکێک مار بیخوات و شێخ پارویەک نانی خۆی بۆ بجوێ و بیداتێ چۆن دەری دێنێ ئەمە لە شێخەوە دوورە نانی خۆیت بۆ بجوێ بڕۆ نانی خۆت بێنە شێخەکە بەمە ئەمەندەی تر دڵگیر دەبێ و داوای ئاشتبوونەوە لە قانە دەکات جارێکیان لە خانەقای شێخێک دانیشێ کۆمەڵێک سۆفی و مرید دەورە لە شێخەدەن شێخ ڕوو دەکاتە یەکێک لە سۆفیەکان و دەڵێ دایکە هاڵیا منن واتە دایکە هاڵیا ماوە ئەویش دەڵێ بەڵێ خەڵکەکە بێدەنگ دەبن و شێخ دەڵێ جنۆکەیەکمان هەیە مێردەکەی مردووە و لە هەوارگەی لە هەوارگەی ئەم سۆفیەدا کەپرێکی غەیبی بۆ خۆی دروست کردووە قانع ماوەیەک دەنگ ناکات و دوایەوە ڕوو دەکاتە هەمان سۆفی و دەڵێ ئەجیل زارەبین منن واتە ئەجیل زارەبین ماوە کابرا دەڵێ بەڵێ ئینجا قانع بە شێخ دەڵێ پێت بڵێم ئەجیل زارمین ئەجیل زارەبین کێیە یا چییە شێخ دەڵێ بەڵێ قانع دەڵێ جنۆکەیەکمان هەیە ژنەکەی مردووە و لە ناو باخی ئەم سۆفیەدا ژوورێک خانووی غەیبی بۆ خۆی کردوتەوە ئینجا منیش بۆەوە هاتووم بۆ خزمەتتان بەڵکو و ئیجازە بفەرمونون دایکە هاڵیای لای جەنابتانی لێمارە بکەین و هەردوو لایەن ڕزگاریان بێ شێخ بە شەرمەوە سەری داخات و دوای نەختێک دەچێتە دەرەوە لە ماڵی ئاغایەک دەبێ ئاغاکە تامجیەکی ئازایی دەبێ و دەڵێ قانێ ئەم تامجیە زۆر سەیرە لە ڕاکردنا زۆر ئازایە دەکاتە کەروێشک بەڵام نایگرێ ئەوە چاری چییە؟ ئەمیش دەڵێ چاری ئاسانە، داوا بکە کەروێشکێکی زیندوو بگرن و لە بەرچاو تانجیەکە کولێرەیەک بەستن بە ملیەوە و بەڕەڵای کەن. ئینجا هەر کات چاوی بە هەر کەروێشکێ کەوت، وا ئەزانێ کولێرەیەکی بە گەردنەوە بەستراوە. بۆ بۆن کولێرەکەوە هەر ئەیگرێ، ئاغا ئەڕەنجێ بەڵام نایخاتە خۆ. فەقێ دەبێ لە مەریوان لەو سەردەمەدا پەیوەندییەکی بەتین لە نێوان کۆمەڵی مەلا و فەقێیان و دەرەبەگەکانا دەبێ. دەرەبەگەکا ناموشۆی حوجرەی فەقێکان دەکەن. شەوانە بە یاری گۆرەوی بازی و دامە و ڕیسکێن و ئەم جۆرە شتانە شەویان ئەبردە سەر. ڕۆژێکیان لە سەربانێک لەگەڵ یەکێک لە ئاغاکانا دانیشێ و دامە ئەکەن. لە کاتی یاری کردنەکەدا ئاغاکە وەکو بیەوێ گاڵتە بە قانع بکا پێی دەڵێ ئەو بەردە بخۆ واتە ئەو داشە ڕیزینە بخۆ پێ دەکەنێ قانع تێدەگا دوای یاریەکە تەختەی دامەکە لا دەبێت و پاشنەختێک دەڵێ جەنابی خان با دامەکە بکەینەوە ئەمجارە قانا لە جیاتی داشی چیلکە پشقلە بزن دانێ هەرچەن ئاغا دەڵێ یان چیلکە یان شقارتە دابنێ بە قسەی ناکات کە دەست دەکەن بە یاری کردن قانا دەڵێ جەنابی خان زەحمەت نەبێ ئەو پشقلە بخۆ ئاغاکە زانێ کە تۆڵەی خۆی لێ کردەوە یاریەکە تێکەدات لە دێیە کاشەوان دەبێ دێکە دوو ئاغای دەبێ ڕۆژێکیان لای ئاشەکەی دەبێ فەرمانبەرێکی گەورەی ئەو کاتە لەگەڵ کۆمەڵە سوارێکدا بوێدا تێدەپەڕن نایناسن فەرمانبەرەکە بانگیەکاو دەڵێ ئاوەرە ئاشەوان ئەمیش دەچێتە پێشەوە پێی دەڵێ تۆ پیاوی کێی مەبەستی فەرمانبەرەکە وە دەبێ بزانێ ڕعیەتی کام ئاغایە ئەمیش دەڵێ پیاوی کەس نیم دەڵێ چۆن پیاوی کەس نیت دەڵێ باش تەنیا پیاوی خۆمم فەرمانبەرەکە تووڕە دەبێ و دەڵێ چۆن پیاوی خۆتی ئەویش دەڵێ بۆچی جەنابت پیاوی خۆت نیت منیش وەکو تۆ پیاوی خۆمم. دوای چەند جارێک لێی دووبارە دەکاتەوە کە هەر بەم جۆرە وەڵامی ئەداتەوە، ئینجا تێدەگات کە ئەمە قانعی ئاشەوانە، داوای لێبوردنی لێ دەکات. ئاشێکی دەبێ چەند تابلۆیەکی جۆربەجۆری نووسیبوو، لە شوێنە جیاجیاکانی ئاشەکەدا هەڵی واسی بوون، وەکو لە دارتوویەکی نووسیبوو جێگای کەر بەستنەوە. لە دارێکی تری نووسیبوو جێگای دانیشتن. لەبەر هەیوانی ئاشەکەی نووسیبوو جێگای باراش خستن و بەم جۆرە. ڕۆژێکیان کۆمەڵە ئاغا و بەگزادە و وردە کوێخا لە ڕاوەکەروێشک دێنەوە لا ئەدەنە ئاشەکە و ماندوو دەبن ئەیانەوێ ئیسراحەتێک بکەن هەموویان بە کۆمەڵ ئەچن لە سێبەری ئەو دارەدا دائەنیشن کە لێی نووسراوە جێگای کەربەسنۆ. قانع کە ئەمە ئەبینێ دەست دەکا بە پێکەنین و دەڵێ، وەجاخزادەکان! تەشریف بێننە سێبەری ئەم داری ترە، ئەویا جێگای ئێوە و مانان نییە. ئینجا ئەوانیش تابلۆکە ئەخوێننەوە، بە شەرمەوە دەست دەکەن بە پێکەنین. لە سەرتای سیەکاندا چێ بۆ بەغا جلوبەرگێکی زۆش ڕۆڵانەی لە بەرا ئەبێ. سەفەری ئەو کاتەش بە شەمەندەفەر ئەکرا. لێی تێکەچێ نازێ نازانێ بەیانی چەند شەمەیە. تەماشا ئەکا دوو سێ ئەفەندی سەریان کردووە بە یەکا و ڕۆژنامەیەک ئەخوێننەوە. ئەمیش بۆ ئەوەی بزانێت چەند شەمەیە و چەندەی مانگە لێیان دەچێتە پێشەوە، سەر بە سەر ڕۆژنامەکەدا سۆر دەکاتەوە بۆ ئەوەی بزانێت چ ڕۆژێکە. یەکێ لە فەندیەکان ئەیوێ گاڵتەی پێ بکا ئەیدوێنێ. کە کەونە گفتوگۆ، ئەکەونە ناو کێشەی زمان شوناسی و. ئەکەونە پرسیار کردن لە یەکتر. قانع پێیان دەڵێ، ئەگەر ئێوە زمانی خۆتان واتە عەرەبی ئەزانن، مانای ئەم چوارینە شێعرە عەرەبیە چیە؟ و داس و توور و پاچ و میشارنە. بەڵام پیتە کوردیەکانی وەکو گاف و چ و پ و ژ ئەگۆڕێ بە پیتی عەرەبی. ئەوانیش زۆری بیر لێ دەکەنەوە لێی تێناگەن بەڵام داوای لێ دەکەن شعرێکی تری بەم جۆرەیان بۆ بنووسێتەوە. ئەویش زۆر تەڕدەستانە ئەم شعرەی تریان بۆ ئەنووسێتەوە. مەلای دێیەک دەبێ لە بناری شارەزوور خەڵکی ئاوایی هەموو ڕۆژێ لە مزگەوت داوای لێ دەکەن حەدیسیان بۆ بخوێنێتەوە ئەمیش بێزار دەبێ ڕۆژێکیان دەڵێ ئیمامی باوکی پشیلە بەم جۆرەی وتووە واتە ئەبوو هورەیرە ئەم حەدیسەی گێڕاوەتەوە گوژاڵکی کوڕی ڕێوی واتە حەنزەڵەی کوڕی سەعلەب، قوڕاوی کوڕی سووتی واتە سەیلی کوڕی حەبحەب، بەم جۆرە ئەوانیش ئەڵێن مامۆستا ئەم ناوانە چین؟ ئەویش ناوەکانیان پێ دەڵێ، خەڵکەکە دڵیان لێ سار دەبێتەوە و ئەچن مەلایەکی تر دێنن. لەگەڵ خزمەکانی لە دەی کەڵۆس لەسەر چەند وردە بابەتێکی ئاینیە بێتە ناخۆشیان دەی کەڵۆس بەجێ دێڵێ و لە پاش ماوەیەک مەلایەکی برادری دێت بۆ ماڵیان و داوای لێ دەکا کاغەزێکی بداتێ بۆ شێخەکانی کەڵۆس کە بیکەن بە مەلای خۆیان ئەمیش کاغەزێکیان بۆ نووسێ لە کاغەزەکەدا دەڵێ بەو ناو و نیشانەی خۆمتان دەرکرد ئەمە بکەن بە مەلای خۆتان بە حیسابی ئەم مامۆستایە کەرەکەی جەجاڵ گوێچکەکانی لێرەوە تاشام درێژە ئەمە بۆ ئێوە زۆر بەکەڵکە جارێکیان لەگەڵ برادێکدا هەر یەکەیان باسی باسی ڕۆژێکی ڕەشی خۆیان دەکەن برادەرەکەی دەڵێ من لە سووریا بووم تەنیا 150 فلس پارەم پێبوو ئەمیش دەڵێ منیش لە بەغدا بووم چواردە فلسم پێبوو لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و سێ لە دێی سەیف دەبێ لە ناوچەی مەریوان بە فیتی ئاغایەکی دێکە شەو دایەرەی سازمان دێن و لەگەڵ وریای کوڕی دەیانگرن لەو کاتە ئەیخەنە ناو ئوتۆمبیلەکەەوە پرسیار دەکا بۆ کوێمان نەبن کابرای ئەفسەر دەڵێ تۆ نەخۆشی ئەتبەین بۆ لای دکتۆر لە ئۆتۆمبێلێکی سەرگیراودا ئەیبەن بۆ تاران و ماوەیەک لە بەندیخانەی قەجەر بە حەپسی دەیهێڵنەوە کاتێک ڕزگاری دەکەن لە بەندیخانەکەەوە سواری ئۆتۆمبێلێکی تری دەکەن و بە ئەفسەرەکە دەڵێ زەحمد نەبێ بۆ کوێمانە بن ئەفسەرەکە پێی دەڵێ بۆ میوانخانە واتە وتێل ئەمیش دەڵێ ئەمە حاڵی لای دکتۆرمان بوو دەبێ حاڵی ئوتێلەکەمان چۆن بێ ئەوە با نەڕۆم لە ساڵی 1950 بە فیتی فلانێک یا کابرایەک تێوەگلا و بە حەبسی بردیان بۆ ئەمارە واتە گرتیان ماوەیەک لەوێ ئەمێنێتەوە، مێخەکەیەک لە پێی دەرهاتبوو کە چەند جار بە تایبەتی چوو بۆ لای دکتۆر چارەی بکا چارەی نەئەکرا. لە بەندیخانە مێخەکەکە هەڵدەوەرێ. کە هاتەوە نامەیەکی سوپاسنامەی بۆ کابرا نارد و زۆر سوپاسی تیا کردو و نووسیبووی ئەگەر لوتفی جەنابت نەبوایە ئەو ئازار و مێخەکەیەم هەرگیز لە کۆڵ نابووە. لە پێنجوێن بە کاعومەری حاجی عەبدوڵڵا کە زۆر دۆستی دەبێ وتبووی فەردەیەک خەڵوزمان بۆ بکڕە چەند ڕۆژێکی پێچێ کاعومەر بۆی ڕێک ناکەوێ بیکڕێ ڕۆژێکیان پێی دەڵێ بۆ چی خەڵوزەکەی ئێمە دەبیر چۆتەوە ئەویش دەڵێ مامۆستا خۆ ئێوە هەمیشە نان و ترێ و تەماتەی کاڵ دەخۆن ئەمانە خەڵوزیان بۆ چییە کە لە بەندیخانەی تاران لەگەڵ وریای کوڕی بەڕەڵا دەبن، بە ڕێکەوت ئەو ڕۆژە شەکراوی کوڕی پاشا دەبێ. هەر یەک لە حەپسیەکان پاکەتێک شیرینیان ئەدەنێ، ئەمیش وەری ناگرێ. ئەفسەری بەندیخانەکە تووڕە دەبێ و دەڵێ، ئەمە دیاری شایە لە هەموو شتێک شیرینترە. ئەویش دەڵێ، چەندە لای جەنابت شیرینە، ئەوەندە لای من تاڵە. لە ساڵی هەزار و نۆ سەد و چل و دوو دا ڕێیەکەوێتە دێیەک لە ناوچەی شلێر بە لای ماڵێکدا ڕوا تەماشا ئەکا کۆمەڵێک خەریکی گۆزە و دەرخۆنە دروست دەکەن واتە خەریکی گۆزە و دەرخۆنە دروست کردنن ئەویش ئەم دێڕە شعرە لە تەنیشتی گۆزەڵەیەک ئەنووسێ ئاوی گۆزەڵەی خاکی کوردستان خۆشترە لە ئاو سەرچاوەی لوبنان. مەلا عەلی شمشێر کوڵ گێڕایەوە وتی لە ساڵی 1954 لەگەڵ قانع لە بەندیخانەی سلێمانیەوە ناردینیان بۆ هەڵەبجە. قانع بە ڕێکەوتە و ڕۆژە لە بەندیخانەکە ڕیشی تاشی بوو. لە ناو ئۆتۆمبێلەکەدا دوو کابرای سۆفی ئێرانیش کە سنووریان شکاندبوو بە حەپسی لەگەڵمان بوون و کەلەپچەیان لە دەستا بوو. پۆلیسەکان کەلەپچەکانیان لە دەست سۆفیەکان کردەوە و کردیانە دەستی من و قانع. لەوێدا قانع دەڵێ ڕیش تەنیا ئەمڕۆ بەکارهات کە من نیمە. بە کوفری تێ مەگەن ئەشعاری وردم هەمووی پەند و دڕ و مەرجانە بۆتان. خواپەرستی وەرە باوەڕ بکە کوردە خوایە خالقی دانا بە تەنیا لەفزی کاف و نون جەمیعی ماسیوای دانا. ئەوەندە ڕەحمەتی زۆرە گوناحی وەحشی مەحۆ کرد ئەوەندە خاوەنی قەهرە کە دینی سەند لەبەر سیسا لە سیفرەی نەعمەت نیعمەتی تێرن تیور و جنی و ئینسان لە خەتی ئەمری دەرناچن سەما و هەور و خاک و با نمونەی شیدەتی قەهری خوایە ئاگری دۆزەخ. نیشانەی لوتفی یەزدانە بەهەشت و کەوسەری ئەعلا کە مەیلی بێ بە بتتاشێ ئەدا کوڕ میسلی ئیبراهیم وە یا کوڕ نوح بە بێدینی ئەخاتە غەرقی نەجینە لە بیم و دەهشەتی خوایە کە ئاوساتێ سکوت ناکا بە بێ ئەستوون هەڵیداوە لەسەرمان گونبەدی خەزرا. وەیا تۆ عاقڵی لازم بە وەعز و تەربیەت ناکەی بە عەقڵی خۆت تەماشاکە لە سونعی ڕەبی بێ هەمتا ئەگەر خۆ دڵ ڕەقی و باوەڕ بە شعری قانعی ناکەی لەبەر تەسکینی قەلبی خۆت بڕۆ پرسکە لای مەلا سورەتی واللیل سوڕەتی واللیل باسی زوڵفی شاهەنشا ئەکا سادە جلوەی چاوی کاڵی حەزرەتی والا ئەکا دەستی من دامێنی تۆ یا حەزرەتی خەیرولبەشەر من سەگی ئەومە کە مەیلی سورەتی تاها دەکا بۆ نیشانەی عیزەتی یاسین بە بانگی بەرز ئەڵێ باسی میعراجی شەریفی الذی اسری دەکا بێ تەماشا کە لە دەشتی عیزەتا بۆ قوربی حەق کەی تەلیفۆن یاخۆ تەلسز کاری وا خێرا ئەکا چاو لە قونجانێ لە خاکۆ گەییە عەرشی بارەگا دەک فیدایی ناڵی بوراقت بم کە کاری وا ئەکا. قانعی ئومێدی ڕەحمی تۆی ئەبێ بێ تۆشەیە قانعی ئومێدی ڕەحمی تۆی نەبێ بێ تۆشەیە ڕۆژی مەحشەر ڕوو لە لوتفی حەزرەتی والا ئەکا. پێنج خشتەکەی قانە لە سەرشارێکی خۆی کە بە ناوی دەردی دڵە ئەی وەتەن هێندە پەشێوم فکری دڵ دڵ دەرەکە دڵ بە جارێ تف لە دووسەد خەزنە و دولبەر ئەکا جۆگەلەی زووخاوی جەرگم وا لە چاوم سەر ئەکا ئەی وەتەن دەردت لە دڵما زامی سەد خەنجەر ئەکا بۆ بڕینی جەرگی لەت لەت ئێشی سەد نەشتەر ئەکا سەیری باغ و لالەزاری پڕگوڵ و پڕنیعمەتت سەیری تاڤگەی ئاوی ساردی گوڵشەنی پڕسەروەتت هەر بژی قەندیل و ئاکۆ لوتکەی بەفرینەکەی هەردوو کوێستانت بژی بۆ سۆسەنە ڕەنگینەکەی گەرمیانت دەک نەناڵێ بۆ هەوا شیرینەکەی قامەتی گەورە قامەتی گەورە کچانت گەپ بە نەی شەکەر دەکە کەی قەڵەم هێزی هەیە باسی بکە یا تاخەکەت کەی قەڵەم هێزی هەیە باسی بکا یا تاخەکەت کەی زمان نوتقی هەیە بۆ خاکی وەک شێر داخەکەت ڕۆحی ئێمە بولبولە بۆ نێرگس و گوڵباخەکەت دوو شەتان و قەڵبەزەی بەفراوی شاخ و داخەکەت بێ سەر و بێ خاوەن و بێ ماڵ و خێوی تۆی فرۆشت ئەی وەتەن داخی گرانم ئەو کەسەی تۆی دا بە شوو دیقەتی ڕیشی ئەدەی عەینەن لە جادووگەرەکە. چەرخە کۆن. سەیر کەن چەرخی کۆنە چلۆن شاڵ و جاوەکە. دوژمن بە ڕۆحی سێبەرە مەیلی هەتاوەکە. پیرەژنی وەهایە بە سەد مەکر و چابلووس. خۆگیرە خۆفرۆشە لە گشت کەس سڵاوەکە. بەم پیریە چ مناڵە لە بۆ ڕەنگی ئاڵوواڵ ڕەنگ ڕێژە کوپەکانی لە کللەی شکاوەکە گاهێ سەری لە هیچەوە ئەیداتێ تەخت و تاج گاهێ سەری لە تاجەوە بە تەپڵی دڕاوەکە کەبابچیەکی چ شۆخە بەڵام دڵ ئەدا لە سیخ قیمەی کەبابەکانی لە جەرگی بڕاوەکە. قانع بە دەستی چەرخەوە وا ماتوو سەرکزە بێ هێز و بێ تەکانە لە ماری کوژراوەکە. یارمەتی خوا لە بسم اللە تەڵە بکە عیزی عوقبا لە بسم اللە تەڵە بکە ئیشی دونیا لە ناوی وەحدەت و یونس لە زگحووت بە ئاسانی نەجاتی بوو لە دەریا. بە ناوی حەق بە گوڵ بوو تاری نەمرود لە ناوی خاڵقۆ بوو دەستی بەیزا ئەگەر ناوەندی خواوەندی نەکائیش چلۆن حوشتر لە بەردی سەخت پەیدا بە تەیرێکی زەعیف و بێ پەڕوباڵ هەزار ئەسحابی فیلی خستە ئەفنا. ئەفەوتێنێ هەزاران چەشنی قارون بە ئەسکەندەر ئەبەخشێ تەختی تارا ئەفەوتێنێ هەزاران چەشنی قارون بە ئەسکەندەر ئەبەخشێ تەختی دارا لە خوانی ڕەحمەتی حەق جیرە خۆرن هەزاران وەحشی و نادان و دانا بە ناوی زاتی پاکی خۆی محقق هەموو سەر سورەتی قورئانی دانا لەلای زاتی خوا هیچ نانوێنێ چ شێخ قانع چ کەیخوسرە و چ کیسرا.